شێوازی تەبلیغ وەک پێشتر گوتمان پێغەمبەران تەنها بیریان لای بانگەوازەکەیانە بەڵێ پێغەمبەرانی وا هاتوون کە تەواوی ژیانیان بە هەوڵ و کۆشش لە پێناوی بانکردنی خەڵکیدا بەسەر بردووە کە تەواوی ژیانیان بە هەوڵ و کۆشش لە پێناوی بانکردنی خەڵکیدا بەسەر بردووە و بۆ ساتێکیش سستیان لە ئەرکی خۆیاندا نەنواندووە کەچی سەرباری ئەوەش بۆچی ئەم نشوستیانە یەک بەدوای یەکدا دێن؟ بەڵێ، هەر پێغەمبەرێک بیر و هۆشی تەنها لای چۆنیەتی ئەنجامدانی ئەرکەکەیەتی، بۆ ئەمەش تەواوی هۆکارەکان دەقۆزێتەوە و لەم سۆنگەیەوە فەرمانبەرییەکەی ئەنجام دەدات. ئیتر بڕواپێهێنان لە ئەستۆی ئەودا نییە و لە دەرەوەی بازنەی فەرمانبەرییەکەیدایە. دەزانێت کە حوکم لەو مەیدانەدا دەگەڕێتەوە بۆ ویستی پەروەردیگار. بەڕاستی ئەی پێغەمبەر تۆ ناتوانیت ئیمان و باوەڕ ببەخشیت بەو کەسەی خۆشت دەوێت، بەڵکو خوا هەر کەسێکی بوێت دەیخاتە سەر ڕێگەی ڕاست و ئیمانی پێ دەبەخشێت. بەم پێیە پەیامی پێغەمبەر خاوەن تایبەتمەندێکی بێ وێنەیە، گەر هیچ کەسێکیش نەبێت سینەی بۆ واڵا بکات و هێندەی نرخ و بەهای خۆی گرنگی پێ بدات، ئەو هێشتاش بێ ئەوەی بچووکترین ساردبوونەوەی بەسەردا بێ، بێ هیچ شڵەژان و دوودڵییەک و دوور لە تۆمەتبارکردنی کەسانی دی، بەردەوام دەبێ لە ئەنجامدانی ئەرکەکەی. هەر لەبەر ئەوەشە کە تەواوی پێغەمبەران سەرباری ئەو هەموو سووکایەتی و قەدر نەزانینەی ڕووبەڕووی دەبوونەوە، هێندەی گەردیلەیەک سستی و کەمتەرخەمییان بەرامبەر ئەرکەکەیان نەدەنواند. جا ئیتر ئەم شێوازە لە بانگەواز، حاڵەتێکە تەنها لای پێغەمبەران دەبینرێت. خەریکە بڵێین بینینی شێوازێکی ئاوەها لە بانگەواز، بە تەواوی تایبەتمەندیەکانیەوە لە دەورەی بازنەی پێغەمبەران کارێکی مەحاڵە. لە وەها بارێکدا لای کەسانی دی زۆربەی جار دڵ شکاوی و زویری دەبینین، ئەو جۆرە کەسانە هەر چەندێکیش تێگەیشتوو بن کەچی هێشتا لە ئارەزووی گەیشتن بە ئەنجام ڕزگاریان نابێ وەختێکیش مەبەستی چاوەڕوانکراو بەدەست ناهێنن بێزاری و توڕەیی نیشان دەدەن ئەوە تەنها پێغەمبەرانن کە بێزاری و بێتاقەتی نازانن ئەمەش حاڵەتێکە تەنها تایبەتە بەوان. تەماشاکەن تەنانەت هەموو ئەو ڕووداوە جەرگ بڕانەی کە لە ئوحوددا بەسەر پێغەمبەری خوادا هات تووشی دڵشکاوی و بێزاریان نەکرد ئەوە بوو ددانی موبارەکی شکا و ئاڵقەی خوددائاسنینەکەی سەریشی چەقیە دەموچاوی موبارەکی بە ڕادەیەک ئەبو عوبەیدە بۆ دەرهێنانی ئاڵقەکان لە دەموچاوی پێغەمبەر علیە الصلوة والسلام چەند ددانێکی خۆی لە دەست دا. سەرباری هەموو ئەمانە، سەروەری هەردوو جیهان کە سەر تاپای جەستەی خەڵتانی خوێن بوو، تەنها ئەوەندەی فەرموو. اللهم اهد قومی فانهم لا یعلمون. خودایە ڕێنوێنی گەلەکەم بکە، چونکە ئەوان نازانن. نازانن. ڕەنگە گەر بیانزانیایە من پێغەمبەرم، ئاوایان نەکردایە. جا هەر واش بوو. دواتر کە ناسیان، ئەوانیش گیانیان کردە گردی بەر پێی ئەو دۆستە نازدارە، کەوا بێ ئەو کات نەیان دەناسی. ئەم ڕووداوە و هاوشێوەکانی ڕادەی سینە فراوانی پێغەمبەری خوامان پیشان دەدەن. ئەو و ئەوانی دیش وەک بڵێی بێ دەست بوون لە بەرامبەر دەست درێژی کەردا، بێ گیان و زمان بوون لە بەرامبەر جوێندەردا. ئەگەر سەریشیان بریندار بکرایە و ددانیشیان بشکێنرایە، هێشتا ئۆفێکی ناڕەزاییان بە سەرزاردا نەدەهات. بشسوتێم گەر وەکو وەجاخ قەت نایکەم بۆ غەیر ئیزهار مەمسوتێنە بە ئاگرت چیتر ئەی چەرخی جەفاکار بەڵێ وەک بڵێی سەرجەمی پێغەمبەران دروشمی بەس بە ئاگری ئەغیار مەمسوتێنە چیم لێ دەکەی بیکە ناڵێی هیچ غەمێکم لێ نابیستی دەڵێنەوە و بەردەوام دەبن لە ڕێکردن ئەوەتا حەزرەتی نوح بە دەربڕینە قورئانیەکە ڕوو لە قەومەکەی دەکات و دەفەرموێت. ئەوان بەرامبەر بەو پێغەمبەرە مەزنە بێ ڕێزانە ڕەفتاریان دەکرد و دەیانوت. ئینا لەنەڕاکە فی ضەلال مبین بەڕاستی ئێمە تۆ لە نێو گومڕاییەکی ئاشکرادا دەبینین. لە مێژووشدا شتێکی ئەوتۆ نەگۆڕاوە. تۆمەتەکانی ئەمڕۆش هەر هەمان تۆمەتەکانی پێشوون. تۆ سەرلێشێواویت. تۆ کۆنەپەرستیت. تۆ لە سەردەمە تاریکەکاندا دەژیت. پەیامەکانی پەروەردگارتان پێ ڕادەگەیەنم و ئامۆژگاریتان دەکەم، هەروەها شتانێک دەزانم کە خوای گەورە لە ڕێی وەحیەوە فێری کردووم و ئێوە نایزانن، نەک سەرلێشێواو نیم، بگرە دەمەوێ ئێوە لە سەر لێشێواوی و گومڕایی ڕزگار بکەم، چونکە من لە لایەن پەروەردیگاری جیهانیانەوە وەک ڕەحمەت و پێیامبەر بۆ لای ئێوە ڕەوانە کراوم، پەیامی پەروەردگارتان بۆ دەهێنم و ڕێتان بۆ ڕۆشن دەکەمەوە، چونکە من شتانێک دەزانم کە ئێوە نایزانن. شتێکی گۆڕاومان نییە. پێغەمبەران و گەلەکانیان، ئەو تۆمەتانەی گەلەکانیان دەیانویست بۆیان هەڵبەستن، ئەو شێوازەش کە پێغەمبەران وەڵامیان دەدانەوە. بەڵێ، جیاوازی لە یەک دوو وشەدا هەبێت یان نا، دەنا ناوەڕۆکی قسە و ڕستەکان هەمان واتا دەگەیەنن. پاش باسکردنی پێغەمبەرانی تر لەنێو ئەم یاسا گشتییەدا، با بێینەوە بۆ لای سوڵتانی ئەنبیا، علیه اکمل التحایا، خوای گەورە ڕوو لە سەروەر دەکات و دەفەرموێ. کەمێکی نەبێت نیوەی یان کەمتر لە نیوەی لێ کەم بکەرەوە یاخود زیاتری بکە و دەوری قورئان بکەوە بە وردی و لەسەر خۆ واتە چیتر زەمەنی خۆداپۆشین و لە جێ دانوستن نەماوە هەڵسە و بە هانای تاریکی زەدەکانەوە بڕۆ هەڵسە و مرۆڤایەتی ڕێون کردوو و سەرلێشێواو لە چارەنووسی ڕێی چەوت و سەرەنجامی داچڵەکێنەری گومڕایی ئاگەدار بکەرەوە بە شێوەیەکیش کە ئاسمان و زەوی بهێنێتە لەرزە. بانگی گەورەیی پەروەردیگارت بدە بە گوێی بونەوەراندا هەڵسە تا ئاسمان و ڕێسمان لە تاو چریکەی ئاوازت بێنە جۆش هەڵسە تا پەری و مرۆڤەکان بەم هاوارە جارێکی تر گەورەیی پەروەردیگارتیان بۆ دەربکەوێت ئەی ئەو دۆستەی لە شەودا خۆی پێچاوە بارێکی قورسی وەک پێغەمبەرایەتی چاوەڕێتە هەڵسە و بەندایەتیت بنوێنە بەڕاستی تۆ پێویستیت بەوە هەیە کە لەلایەن خوای گەورە بارگاوی بکرێیت چونکە کارگەلێکی زۆر گەورە چاوەڕوانتن. پێویستە هەموو ئەو شتانە بە خەڵکی بگەیەنیت کە پێت دەگات. پرۆسەی بارگاویکرنێکی لەم جۆرەش بەبێ پاڵپشتی و کۆمەکی خوایی مەحاڵە بێتە دی. تەنها شتێک کە بتوانێت ئەمەت بۆ دەستەبەر بکات بەندایەتیەکی قوڵ و پەرستشێکی بەردەوامە. بەڵێ، تەواوی پێغەمبەران، بە وێنەی سەروەرمان ڕایانگەیاندووە کە تەنها بۆ بەجێگەیاندنی ئەرکی تەبلیغ هاتوون، لە دەمی ڕاپەڕاندنی ئەرکەکەشیاندا بەبێ هیچ چاوەڕوانی و وابەستەبوونێک بە هیچ شتێکەوە، بێ ئەوەی دڵی خۆیان بە غەیری خوا بسپێرن، بێ ئەوەی چاویان بترازێت بۆ ڕوانینی شتێکی دی و بەبێ ئەوەی هیچ کات بیناییان لێڵ بێت، بەردەوام خەریکی گەیاندنی پەیامی خوای گەورە بوون بە خەڵکی. ئەگەر ئەو پەیامە نوربەخشەی ئەوان نەبوایە، ئەوا هەموو مرۆڤایەتی لە تاریکیدا دەمایەوە و جیاوازیەکی ئەو تۆی لەگەڵ ئاژەڵدا نەدەبوو. قەدەری مرۆڤایەتی و ناردنی پێغەمبەران بە جۆرێک ئاوێزانی یەکدین، کە ئەگەر شوێنێک پێغەمبەری بۆ ڕەوانە نەکرابێت، خەڵکانی ئەو شوێنە لەوانەیە لەسەر هەندێ لە کردەوەکانیان لێپێچینەوەیان لەگەڵدا نەکرێت، بەڵام ئەگەر پێغەمبەریان بۆ نێردابێت، پەروەردگاری تۆ هیچ وڵات و شارێکی کاول نەکردووە تا لە پایتەختەکەیدا پێغەمبەرێکی نەناردبێت کە ئایەتەکانی ئێمەیان بەسەردا بخوێنێتەوە وە نەبێ ئێمە شار و وڵاتەکانمان کاول کردبێ بە بێ هۆ مەگەر کاتێک نەبێ کە دانیشتوانی ستەمکار بووبن. کەواتە خوای گەورە لە پێشدا پێغەمبەر ڕەوانە دەکا جا ئەگەر پێغەمبەران هەڵسان بە ئەنجامدانی کاری، تەبلیغ، کەچی لەگەڵ ئەوەشدا خەڵکەکە هەر سوور بوون لەسەر ئینکاری ئیدی ئەوکاتە شایستەی سزای خوایی دەبن. لە هەموو سەردەمێکیشدا ئەمە هەر وابووە. خۆ ئەگەر لەمڕۆشدا خوای باڵادەست کەسانێک بە سزا بگەیەنێ، ئەوا ئەمە تەنها پەیوەستە بەوەی کە باوەڕداران ئەرکی سەرشانیان کە تەبلیغە، بە تەواوی و وەک پێویست ئەنجام داوە یان نا. ئەو کەسانەش کە پاش بانگەوازیش هێشتا هەر بەردەوامن لە یاخیبوونیان، ئەوانە کەسانێکن شایستەی ئەوەن سزا بدرێن. هەر لەبەر ئەمەیە کە تەواوی پێغەمبەران دوور لە کۆڵدان و فقلت استغفرو ربکم انه کان غفارا. لە کۆتاییدا لە پاش چەندین سەدە لە بانگەواز، حەزرەتی نوح بەم شێوەیە مناجاتی لەگەڵ پەروەردگاریدا کرد، پەروەردگارا، من بە شەو و ڕۆژ بانگی قەومەکەمم کرد بۆ یەکتاناسی و پارێزگاری، کەچی بانگەوازەکەم هیچی لێ زیاد نەکردم، هەڵهاتن و دوورکەوتنەوەیان نەبێ. بەڕاستی هەموو جارێک کە بانگم دەکردن تا لێیان خۆش بیت، پەنجەیان دەخستە گوێچکەیانەوە تا نەبیستن و جلەکانیان دەدا بەسەر خۆیاندا تا نەمبینن. زۆر سوور بوون لەسەر بێ باوەڕی و خۆیان بە زل دەزانی. چۆن خۆ بە زل زانینێک. پاشان بە ئاشکرا بانگم کردن. ئینجا بە ڕوونی و بێ پەردە هەموو شتێکم بۆ باس کردن. هەندێ جاریش بە نهێنی قسەم بۆ کردن. بەردەوام پێم دەگوتن. داوای لێخۆشبوون لە پەروەردیگارتان بکەن، چونکە بەڕاستی ئەو زاتێکی لێخۆشبووە. وەک ئەوەی حەزرەتی نوح بڵێت، پەروەردیگارا، شەو و ڕۆژ بەبێ وەستان گەلەکەمم بانگ کرد، بە بەردەوامی لە دەرگای دڵ و ماڵیانم دەدا، کەچی بانگەوازەکەم تەنها هەڵهاتن و دوورکەوتنەوەیانی زیاد کرد، یاخی بوون و گوێیان لێ نەگرتم، بەس بۆ ئەوەی قسەکانم نەبیستن، وەک بڵێی شێوازی تازە تازەیان دادەهێنا، جاری وا دەبوو گوێی خۆیان دەئاخنی و خۆیان لە گێلی دەدا، جاری واش دەبوو پۆشاکەکانیان دەدا بەسەر خۆیاندا و بەلامدا دەڕۆیشتن هەر وەک ئەوەی نەمبینن. نوری نەمر.